بەشی نۆزدەهەم فەرنگیز پرسی ئەگەر کارێکی پێویستم هەبوو تەلەفۆنتان بۆ بکەم وتی گەر کارەکە زۆر بە پەلەو پێویست بوو بڵێ سیرم کرد لەم ڕێەوە بێهودەیە لە ڕێیەکی ترەوە بۆی چوموتم من هەر ئەم شۆ دەبێ شتێکی گرنگتان پێ ڕابگەێنم چونکە ئێوە لە تاران تاقە هاوڕێی من و گەر ئیجازە بفەرمونون ئەو ڕێزم پێ بەخشن تاقە هاوڕێی مەحرەمی منن بۆیە من دەبێت لە هەموو کارەکانی خۆمدا ڕاوێژتان پێ بکەم چونکە من کەسێکی وەها شک نابم باوکم ئینسانێکی باشە دایکیشم هەروەها بەڵام ڕاستیەکەی تەنگیان پێ هەڵچنیم و دەیانەوێت بە هەر نرخێک بێ من بە شوو بدەن مێشێ میوانی نەبوو وتی خێری پێوە بێت ڕقم لەو ساردی و بێباکیی بووەوە نەک لەبەر ئەوەی بایەخ بە مەسەلەی شوکردنی من نادات بەڵکو لەبەر ئەوەی بەلای منەوە لە میانی ئەو بایەخنەدانی بە شوکردنی منەوە وا دەردەکەوێت کە بایەخ بە چارەنووس و پێشکەوتنی بزوتنەوەکەش نەدات وەڵامم نەدایەوە کەمێک بێدەنگ بوو ئینجاوتی ڕەنگە بۆ تۆ وا باشتر بێت پرسییم بۆ ئێمە چۆن باشتر بێت وتی، کیژێکی وەکو ئێوە دەتوانێت لەو کارە پڕ مەترسی ئێمەدا ڕۆڵێکی سوودمەندی هەبێت، بەڵام لەم ڕێگەیەدا ڕاڕایی مرۆڤ ناگەێنێتە ئەنجام. وتم، منیش نامەوێ ڕاڕابم، بۆیە ئەمەوێت زیاتر بتان بینم. ئینجا نەرم بووتی، هەر کاتێک ویستان دەتوان تەلەفۆنم بۆ بکەن. ئەو شەوە پێکەوە زۆر قسەمان کرد، دەربارەی هەموو شتێک دواین، تەنها ئەو شتە نەبێت کە من تامەزرۆی بووم. دەمویست دەربارەی ئەو کارانەی بدوێم کە بەدەستیەوەن. بەڵام دەمزانی کە پێی ناخۆش نابێت بیستبووم کە خەڵکی لەم جۆرە پرسیاریان زۆر لێ کردو و ئەویش یا بە گاڵتەوە یا بە ژێر لێوە وەڵامی داونەتەوە لە کاتێکا من دوای ئەو شتانی لە ستیڤان و خوددادات بیستبووم هەر بەڕاستی دڵم بۆ بینینی کارەکانی باڵەفڕی دەکرد جارێکی تریش تێڵ چوومەوە چۆنە ئەگەر بێم بۆ قوتابخانە و تابلۆکانتان ببینم چونکە من خۆشم خەریکی خوێندنی نیگارکێشان بووم وتی ئەزانم لەگەڵ ئەوە شاوا بە چاکەزانم تا دووسێ هەفتە لەگەڵمان نەبین بیت وتم ئێوە زۆر سڵەکەنەوە وتی پێویستەوا بێت دەبێ ئێوە شوابن ئەو شەوە نەمزانی لەو یەکەم دیدارەماندا چوێنێکی سەبارەت بە منلا دروست بوو بوو بە ئێوەم وت کە ئەم کابرایە توێژێک لە خۆپاراستن و خۆ خواردنەوەی بەسەر دەموچاوی خۆیدا دابوو تا ئەو توێژەش نەتوایەتەوە کەس نەیەتوانی وێنەی ساف و ڕۆحی ئەو ببینێت هەندێ جار وام هەستەکرد کە ئەو کابرایە ترسنۆکە و نەئەبوایە ئەوەندە سڵی بکردایەتەوە ئەو لە کارەکەیدا پێویستی بەو سڵکردنەوەی هەبوو بەڵام من لە پێناوی خۆشەویستیەکەمدا پێویستم بە هەڵپە و پەلەکردن هەبوو تەنها جارێک لە ژیان ماتوانیم ئەو چینە ساردە پتەوەی دەموچاوی بشتێنم و پەردە لەسەر ڕووی هەڵماڵم ئەو شەوەی کە ناڕووباری کەرەج ئاچی پێوتم سڵی لە چاوەکانم دەکردەوە دەیوت گوایە من وا تەماشام کردووە وەک ئەوەی بمەوێ سێحی لێ بکەم و خەوی لێ بخەم کە برۆیەکی بەرز دەکردەوە و خەتێک لە سەر و چاوە بادەمیەکانەوە لە ناوچەوانیدا دروست دەبوو دەم و چاوی حاڵەتێکی سەیری بەخۆوە ئەگرت چاوەکانی دڵڕفێن خۆیان دەنوان وا هاتە پێشاو خاوەنی ئەو چاوانە خۆی بەدەست شتێکەوە ئازارە چێژێت نەی دەتوانی لە چاوی من ڕابمێنێت بەڵام کاتێک لە تاریکی سینەماکەیان ناکاو ئاوەڕم لێدەدایەوە دەمبینی تەماشام ئەکات. زۆر حەزەکەم باسی ئەو یەکەم شەوەی سینەماکە بکەم بەڵام هیچی وام نایەتەوەیات نەکەریچم نایەتەوەیات چونکە ورد و دریشتی ئەو چاوپێکەوتنە بۆ هەتا هەتایە لە یادمدا ئەمێنێتەوە ئێوە لە قسەکانما هەست بەوەکەن زۆر لەو شتانی ئەو شەوە لای من دروست بوون ئەو خۆی ئاماژەی بۆ کردوون ئەو تابلۆی کە کێشاوێتی گەر ڕاستان بێت دەموچاوی من لەو شەوی یەکەمەدا لە تاریکی سینەماکەدا پیشان دەدات هێشتا بە تەواوەتی پێی بە حەقیقەتی چاوەکانم و زمانی چاوەکانم نەبردووە شتێک لە تاریکەکەدا ون و پەنهانە من خۆم بە زۆری پرچەکانم کۆ کردەوە و لە پشتی سەرەوە ئەمبەست، بەڵام ئەو شەوە پرچم نەبەستبوو، چین چین بەسەر شانمدا هێنابوومە خوارێ. پرچم چواردەوری دەموچاومی دابوو. تەماشا بکەن، جگە لە چاوەکانم ئیدی لێو و دەم و ڕوومەت و چەناگە و لووت و نێوچەوانم لە نێو تاریکییەکەدا ونە و هیچ کوێی ملم بە دەرەوە نییە. چاوەکانیشم ئەو خۆی چۆنی ویست و ئاوا پیشانی داون. ئەمەش ئازاری من دەدات. ئەو شەوە دنیایەکی دیکەم هەبوو، بە کەیف و شادییەکەوە لە ماڵەوە گاڵتەم لەگەڵ باوکمە کرد کە بە لایانەوە سەیر بوو. بە پێچەوانەی شەوانی ترەوە کە ئەچوومە هەیوان و لەبەر تیشکی چرایەکام خوێندەوە، ئەو شەوە چوومە ژوورەکەی باوکم و لایەوە دانیشتم و پێکێک ڤۆدکام خواردەوە. ئیتر کە تۆزێک بادە دەخۆمەوە، ئەو حاڵەتەی کە تێیدام لام قووڵتر دەکات، پتر دەبینم، پتر چێژی شتەکان ئەکەم. زیاتر هەست بە ئازارەکەم و لەزەت زیاتر ڕۆحم پێ بەخشێت درەنگانێ چوون بۆ ژووری نووسنەکەم تاە گوێم لە گرامەکەم گرت و بە ژوورەکەما هاتم و چووم کاتێکی نیوەشەو بوو باوکم بە ڕۆبە شەرابەکەیەوە خۆی کرد بە ژووردا و هاتە لام و پرسی بۆچی ناخەویت وتم خەوم نایەت پرسی بۆچی سرم خستە سەر شانی باوکم و دەستم کرد بە گریان وتم نازانم چ باوکێکی میهرەبان و تێگەشتووم هەبوو، دەستی بەسەر قژما هێنا، بەڵام من زۆر بوارم نەدا، لە ژوورەکەم دەرم کرد و وتم، بڕۆن، ئێستا ئەخەوم. جارێکی دی لەوانەیە دواجار بووبێت، حەسرەتێکی زۆرم خوارد کە بەریا نیگارکێش بوومایە و کاشکی دەمتوانی ئاسوودە بم. چەند ڕۆژێک نەمبینی و سات بە ساتیەوە ڕۆژانە بە دوای بیانوویەکدا ئەگەڕام تا تەلەفۆنی بۆ بکەم. هەموو عەسرێک دەچووم و دەور و خولی قوتابخانەکەیم دەدا، بەو ئومێدەی بەڵکو ببینم دەچووم بۆ لای ماڵەکەیەوە بەهۆی تەلەفۆنەوە هەواڵیم لە ئاغاڕەجەبی نۆکەری دەپرسی کاتێک دەمزانی لە ماڵەوە نییە تەلەفۆنم بۆ ئاغاڕەجەب دەکرد و ئەحواڵیم دەپرسی تەنانە جارێکیان خۆم پێ نەگیراوتم پێی بڵێن فەرەنگیز تەلەفۆنی کردووە هەر بۆ ئومێدەی ئەویش هیچ نەبێت تەلەفۆنێکم بۆ بکات ئاخریەکەی ئەو بیانوە خۆی لە خۆیەوە پەیدا بوو نامەیەکم لە مێهرەبانەوە پێگەشت بۆی نووسیبووم کە خوداداد زۆر نەخۆشە و لە خەستەخانە خەواندویانە و چەند قوتابیەکی هاوڕێی پیتاکیان بۆ کۆکردۆتەوە و تا ئێستا بەشی کردووە بەڵام ئیتر هیچیان بەدەستەوە نەماوە جگە لەوە میهرەبان و خۆشی ناتوانێت زۆر سەردانی بکات چونکە سیخوڕەکانی باڵێۆزخانە گەر زۆر لە خستەخانە بیبینن بێگومان خەرجەکەی دەبڕن و ئەو تۆزە یارمەتیەشی نامێنێت خوداداد خۆشی حەز ناکات زۆر سەری لێبدەن و دەڵێ ئەوەندەی پێناچێت لە خەستەخانە دەری دەکەن پزیشکەکان ئەوەندەی خۆی گەشببین نین میهرەبان و داوای لێکرد بووم کە من یەکسەر مامۆستا ببینم و داوای یارمەتی لێ بکەم بەڵکو سەرباری ئەو بارودۆخەنا هەموارش بتوانێت خەرجی خوێندنەکەی بۆ دابین بکاتەوە. تەلەفۆنم بۆ مامۆستا کرد و داوام لێ کرد کە پێویستە بۆ کارێکی زۆر پێویست سەعات حوت و لە سینەمای قەسر بیبینم ئاماژەم بۆ ئەوە کرد کە نامەیەک لە خوددادادەوە هاتووە و هەر دەبێ بیبینم ئەوی شێکسەر قایل بوو شەو لە بەردەمی سینەماکەیا چاوم پێکەوت دەموچاوی گرژ بوو دەتوت وا هەست دەکات داواکەم بێ بنچینەیە کاتێک نامەکەم دایە وتی چی نووسیوە من ناتوانم ئێستا بیخوێنمەوە پوختەی نامەکەم تێگەیاند ئینجا ئەوتی خەرجی خوێندنی نادەنێ دیارە نامەکە بە دزی خوددادادەوە نووسراوە ئەمە شەوا گەێنێ کە حاڵی باش نییە وتم بە هەر حاڵ خۆ دەبێ شتێکی بۆ بکەین وتی دەبێ شتێک پاری بۆ کۆ بکەینەوە بۆی بنێرین پرسییم دەتانوێت چی بۆ بنێرن وتی، هەوڵ دەدەم تا چەند ڕۆژێکی تر ئەو پەڕی تا هەفتەیەکی تر دوو سێ سەد تمەنێکی بۆ کۆ بکەم و بۆی بنێرم. وتم، من سبەینێ سێ سەد تمەنی بۆ نێرم و دوایی ئێوە بیدەنەوە بە من. پرسی، لە کوێ پەیدایەکەن؟ وتم، لە باوکم یەسەنم. هەردووکمان قۆڵمان خستبووە سەر قەراغی کورسیەکە و سەرمان لە یەک نزیک کردبوویەوە تا بە نزمی قسە بکەین. بەسەر سوڕمانێکەوە سەیرێکی کردم و وتی، تۆ کچێکی باشیت ئەم قسەی زۆر دڵشادی کردم قۆڵم بە قۆڵێوە نووساند ئەویش دەستی خستە سەر دەستم و تون گوشی منیش بە هەردوو دەستم دەستیم گرت و بەڕادەیەک ویستم چێژی گەرمیەکەی بکەم کە دەدوت ئەوە یەکەم بەختەوەریە لە ئەنجامی کێشمە کێشمەوە لەگەڵیدا چنگم بێت چاوەکانی گەورەتر خۆیان دەنوان بەڵام ناگەهان خۆی کشاندەوە گوشاری دەستی خاو بوویەوە و دەدوت پەنجەکانی سارد بوونەتەوە ئەمەم پێ ناخۆش بوو منیش دەستم لەسەر قەراغی کورسیەکە لابرد و ئیدی پێکەوە نەدواین و ئەو شەوە دەستمان بە تەماشاکردنی فیلمەکە کرد فیلمەکە فیلمێکی مۆسیقا ئامێز بوو. دوو سێ مانگ ژیانمان بەم جۆرە تێپەڕی هەفتەی جارێک یا زیاترم بینی ئەو ڕۆژانی کە ومێدی بینینم نەبوو ئۆخرم لێ بڕا نەمەزانی چۆن کات بەسەر بەرم هەمیشە چاوەڕوانی بینینی بووم لەو شەقامانەدا کارگیز پێیاندا ناڕۆیشت لەو کاتانەیە کە سوور دەمزانی سەری قاڵە، لەو ماڵانەدا کە ئەسڵەن خاوەنەکانیانی ناناسی، هەمیشە چاو لە ڕێی بووم. لە خەیاڵی خۆما بیرم لە شتی وا ئەستەم دەکردەوە کە ئەنجامەکەی بە دیداری ئەو کۆتایی دێت. لە کاتێکا کە هەر لە دووەم مانگەوە کۆمەڵێک کاری زۆری پێ سپاردم، بە شەوقەوە و بێباکانە ئەنجام دەدان. پێی ڕاگەیاندم کە دەبێ خۆم فێری چا بکەم. ئاخ! ئەم چاپە چەند کارێکی ماندووکەرە. کوشندەیە. بەڵام من فێری بووم سێ هەفتەی تەواو ڕۆژی حەوت سەعات کارم کرد من گومانم لەو هەوڵ و توانایی خۆم هەبوو بەڵام ئەمە تاقە ڕێگایەک بوو لە ژیاندا لە بەردەم ماما بوویەوە کاتێک ئیشێکی پێدەسپاردم ئەنجامم دەدا دەمبینی بۆ خۆشحاڵە ئەو خۆشحاڵی ئەو دەبووە مای ژیانم و پتر هانی دەدام وەختێ فێری چاپکردن بووم نامەیەکی دامێ و داوای لێکردم پێنج سەد دانەی لەبەر دەربێنمەوە ئەو ڕۆژەی ویستی نامەکەم بداتێ لە سینەما یەکترمان بینی و پێیوتم ئەمەوێ نامەیەکتان بدەمێ کە پێنج سەد دانەی لێ چاپ بکەن وتم چەند خۆشحاڵم بۆی کارم پێسپێرن وتی ئەزانن کارەکە چەند خەتەرناکە وتم چاپکردن چ مەترسیەکی هەیە وتی ئەم نامەیە بڵاوەکرێتەوە ئەگەر بزان ئێوە چاپتان کردو دەتانگرن ئەوسا بارەکە زۆر خراپە بێ وتم ئامادەم بم دەنێ هەر ئێستا بم دەنێ وتی پێم نییە پرسیم واتان دەزانی من کارەکە بەجێ ناهێنم و داواکەتان ڕەتەکەمەوە وتی نا دەمزانی کە بەجێهێنن بەڵام حەزم دەکرد لە مەترسیەکەی ئاگادارتان بکەمەوە قەرار بۆ ئەو شەوە کەسێک نامەکەم بۆ بهێنێ بۆ ماڵەوە ناوەڕۆکەکەیم باش لە بیرە شا دەیویست نزیک تنکابن ئەو زەویزارانە بکڕێ کە هەندێکیان موڵکی هەندێ مڵکداری بچووک بوون کارمەندانی دایرەی زەویزار ڕژابوون ئەوێ و بە زۆر خەڵکیان دەبر بۆ مەحزەر و ئیمزایان پێ ئەکردن هەندێ لەو لادێییانە بەر لەوەی نۆرەیان بێت شەو لە تنکابن هەڵدێن بۆ تاران بۆ لایەکێک لەو قازیە خاوەن پلە بەرزانەی کە هاوزێدی ئەوانە و خۆشی چەند سەد دۆنم زەوی لەوێ هەیە قازیش چاری نابێت جگە لەوەی لە دەست کارمەندانی زەویزار لای شا شکات بکات جا ئەم نامەیە کە نزیکەی پەنجا دێڕێک بوو نازانم چۆن گەشتبووە دەستی مامۆستا من پێنج سەد دانەم لەو نامەیە چاپ کرد و بەپێی بڕیارەکە سەعات دەی شەو کاتێک ماڵەوە هەموو نوستبوون پیاوەکە کە تەنانەت نەمتوانی دەم و چاویشی ببینم چەند جارێک بە سەری پەنجەی کێشای بە شووشەی پەنجەرەکەما منیش بەستەی نامەکانم دایە و ڕۆشت دوای چەند ڕۆژێک یەکێک لەو نامانە بە باوکم گەیشت باوکم کە گومانی لە خۆ فێرکردنی چاپەکەی من کردبوو دوای ئەوە بە دووسێ ڕۆژ شەوێکیان نامەکەی پیشان دام وتی بینی دوێنێ چی لە پۆستەکەیا بوو وتم نەخێر ئاغا گیان چییە حەزەکەم بزانم وتی هەر ئێستا. خۆشەویستان